بەشی شانزەیەم بارۆک لە هۆڵندا لە هۆڵندا لە سەتای سەدەی حەفدەهەم ڕووداوە سیاسیەکان و بارودۆخی کۆمەڵایەتی بە توندی کاری کردە سەر هوەرەکانی بەرجەستەیی ڕەوت و گۆڕانکاری و چۆنێتی ئەنجامەکانیان دیاری کرد هۆڵندا کە وڵاتێکی کۆماری و دینی فەرمیشی پرۆستان بوو بە پەیڕەوکردن لە زەوی و خواستی چینی بازرگانی تازە کەوتبووە سەر پێ نەوەک تەنیا هونەری بارۆکی بۆ خۆی قبوڵ نەکرد کە نیشانەی بەشکۆی و دەسەڵاتی دەزگای پاپا و ستایشکاری سەرکەوتنی کۆتایی بە کۆمەڵ دژی چاکسازی دین لە بزوتنەوەی چاکسازی دین کە لە ئەڵمانیادا سەری هەڵدابوو بە دەربڕینێکی تر سەرکەوتنی کڵێسەی کاسۆلیک بە سەر کڵێسەی پرۆستان لە دوای ئەنجومەنی گشتی تەرنت لە سەرەتاکانی نیوەی دووهەمی سەدەی شانزەهەم بەدەستهێنانی سەرلەنوێی پاپ و شازادەکانی ئەوروپا بۆ دەسڵات و شکۆی دەرباری پێشووشیان کە هونەری بارۆک لە بنەڕەتدا پشتیوان و پیشاندەری ئەو حاڵە بوو بەڵکو لە پلەی بەرامبەر بە بارۆک هونەرێکی ڕووت لە ناوەڕۆکی خواوەندی داڕێژراو لەسەر هەستی تاکەکەسی و بینراوی دیاری لە جیهانێکی خوو عادەت و بەرهەست دامەزراند. بیناسازی قۆناخی بارۆک لە هۆڵەندا لە پێش هەموو شتێکەوە لە خۆبەستنەوە و تێ پەسەندی پێداویستیەکانی بازرگانی کاربەدەست و زانایانی و شاگردانی مەزهەبی پرۆستان جێگیر بوو شێوەی کلاسیکی بیناسازی ئیتالیان هەڵبژاردووە چەند تایبەتمەندێکی ناوخۆییان خستە سەر بیناسازانی هۆڵەندی بە بەکاربردنی خشت بۆ پایە و هەیکەل، تەرخانکردنی بەرد بۆ قاڵبگیری دەرگا و پەنجەرە، بیناکان لە پێشەوە بۆ سەرەوە بەرز بووەتەوە، چەند ڕەگەزێکی پتەوی وەک سەربانی دوو سێ گۆشەی پلەدار و پەنجەرەی بەرز و ستوونی ناوپڕ دروست کرد کە بینای شارەوانی ئەمستردام بە نەخشە داڕێژراوی ڤان کەمپن نموونەی بەرزی ئەوەیە. هندریک دوکیزەر، کۆچکردنی هەزار و شەش سەد و بیست و یەک بینای زۆری لە بیناکانی شاری لە ئەمستردامیان ئەنجامدا و جۆرێک بیناسازی کڵێسەی سادە بە نەخشێکی بازنەیی و بەبێ شوێنی کۆرسی ئایینی کە گونجاو بێت بوو جێی پەسەندی مەراسیمی دینی لە پرۆستانتەکان بوو داهێنانی کرد کە نمونەی ئەوە کڵێسەی نوردیگ کریک ئەمستردامە. پەیکەرتاشی هۆڵنداش بە پەیڕەوی لێدابوو نەریتی مەزهەبی پرۆستانت دروشمی خۆی بە ڕەچاوکردنی سادەی و لابردنی تەشریفاتی و جوانکاری دینی بە پێوەچەوانەی مەزهەبی کاتۆلیک جێگیر کرابوو هەر جۆرە سروشتێک و ناوەڕۆکێکی دینیان واز لێ هێنا و ڕوونیان کردەوە جوانکردنی بینا گشتیەکان و ڕوخساری پەیکەرسازی تاکەکەسی و بەرزکردنەوەی بیناکانی ناشتنی مردووان. پەیکەری ئاراسم حەکیمی ئیلهی و زانای مرۆڤدۆستی هۆڵەند کۆچکردنی هەزار و پێنج سەد و سی و شەش لە شاری ڕۆتەردام بەرهەمی هێنریک دوکیزەر خۆی نموونەیەکە لە سەرنجی گشتی ئەو قۆناغە بۆ قوتابخانەی هزری مرۆڤگەرایی. پەیکەرسازییەکانی ناو گۆڕستانیش نیشانەی تایبەتمەندی و واقیعگەرایی بێبەرانە و دوور لە هەر جۆرە هێماگەریەک یان نواندنی ئەو هونەرەیە لە هۆڵەندا، واتە هەمان هەنگاوێ کە بە ڕازیبوونی مەزهەبی پرۆستات ڕزگار بوو. پرۆتستان سازگار بوو. لەوانەیە گۆڕستانی گیوم لە بەرهەمی کیزەر، گۆڕستانی دەریا سالار و ڕوتیەر لە ئەمستردام، وێنەکێشان لە هۆڵەندا لە سەدەی حەڤدەهەمدا بە ماهییەتی هونەری میلی سەربەخۆ و پێگرتوو لە بارودۆخی ڕامیاری کۆمەڵایەتی ئابووری و هەتا جوگرافیایی دەرکەوت ئەگەر شازادەکانی خێزانی ئۆرانژ لە دەرباری هۆڵەندا هێشتا ئارەزوومەندن بەرەو ئەفسانە و نمایش و کاری شانۆی پڕ ئارایشت و جوانکارییان هەیە بە پێچەوانەی کۆمەڵگەی پیشەسازی و بازرگانی داخوازی وێنەکێشانی ڕوون و سادە بوو کە لە بنچینەدا لە دین جیا بکرێتەوە و بە هەوڵی دیقەتی خۆیان وێنەیی ڕوخساری تاکەکەسی و بەکۆمەڵ و پیشاندانەوەی تایبەتمەندییەکانی سروشت و بینین و جێگیرکردنی ڕاستی ئاسایی ژیانی ڕۆژانە بێت. لە سەرەتای ئەو سەدەیەدا وێنەکانی لاستمان کۆچکردنی 1623 مامۆستای ڕامبراند لە ئەمستردام ناوبانگی دەرکرد کە خۆی چەند ساڵێک لە ڕۆم هونەری خوێندووە و تایبەتمەندی وێنەکێشانی قوتابخانەی ڕۆم سەرنجی ڕاکێشابوو نمونەی ئەوەش تابلۆی بەخاکسپاردنی جەستەی حەزرەتی مەسیحە لە ماوەی دە ساڵ بەدواوە لە شاری ئوترخت دوو وێنەکێشی دەستڕەنگین یەکەمیان بۆن هونترس لە تابلۆی شوانەکان لە حاڵەتی پەرستنی مناڵی مەسیحدا دووەمیان تێر بروگن لە وێنەکێشانی ژەنیاری عود هوەری کاراواج و بە تایبەتمەندێکی دانانی ڕووناکی مامۆستایانە و ئارەزوومەندی خوڵقاندنی بۆ پێناسەی تابلۆ واقیعەکانی کردە سەرمەشقی خۆی لە ساری هارلم وێنەکێشانی تر لە هەمان نەوە و شێواز و داهێنانی هونەری خۆشی لەسەر دروستکردنی دیمەن تەرخان کرد هەروە لە دەستی جان ڤانگۆین کۆچکردنی 1656 قوتابخانەی دیمەنسازی هۆڵندی بە ڕووداوێکی قوڵ و پاک و ڕەنگی ڕون و ئارامبەخش کە هەیبوو لە هونەری ئەو ڕۆژگارە پلەیەکی گەورەی پێدرا دروستکردنی تابلۆی کۆڵیتەکانی نزیک کەناری دەریا وەک یەکێک لە نمونە داگیرەکانی ئەو ناوە دەبرێت هونەرمەندێکی تر لە پێکاتنی قوتابخانەی وێنەکەشانی هاڕڵم بەشداریکی گەورەی هەبوو بەشداریەکی گەورەی هەبوو بەخشی هونەری سەرتاسەری نێوەی یەکەمی سەدەی حەڤدەهەمی درەوشاندەوە فرانس هالێس بوو، کۆچکردنی هەزار و شەش سەد و شەست و شەش، ئەویش بە کاریگەری کاراواجو سەرقاڵی دروستکردنی کۆڕ و کۆبوونەوە و ناوەڕۆکی ئاسایی لە ژیانی ڕۆژانەی خەڵک بوو. لە نموونەی نایابی ئەو کچەی تولییە، بەرهەمێکی زیندی و واقیعی کە بە ئازایەتی و دیقەتێکی زۆر بوونی مرۆڤ لە تاکێکی تایبەت و سیمایەکی ڕێکەوت و ڕاگوزەر بە پێناسەکردن دەرهێنا. هەندێکی تر لە بەرهەمەکانی هالیس بریتین لە ڕوخساری ڕینا دیکارت ڕوخساری ژن مەیخۆری سەرخۆش ڕاگوزەتتر و تایبەتتر لە تابلۆی مالە بابە کە دەڵێ گوندنشینێکی فاڵچی و نەزانە لە ساتێکی هەستیاردا وتنی قسەی ناشرین و ناخۆش هەمان سیمای ڕێککەوتی واقعیەتی زیندووی خێرا و ڕاگوازەرە لەسەر دەستی وێنەکێشی دەستڕەنگین لەسەر تابلۆ کە پایەداری ماوەتەوە لە ناوەڕاستی سەدەدا بوو کە هوەری پایەبەرزی ڕامبران کۆچکردنی 1669 هزر و زەوتی گشتی کردە گەڵتەی خۆی و هەموو بەشەکان و ناوڕۆکی وێنەکێشان و هەتا گرافیکسازی بۆ داپۆشینی ژێرەوەی خۆی وەرگرت ڕامبراند هەر بەشێک لە وێنەکێشان بەردەوامی ڕۆژگار مەودایەکی تازەی پێبەخشی و پێگەی دیدی دەروونی و جیهانی بەرز بۆوە. لە هەزار و شەش سەد و سی و دوو دا لەگەڵ وێنەکێشانی وانەی هەڵدێرینی سکی مردوو بە مەبەستی دۆزینەوەی هۆکاری مردنی لە شاری لید یەکەمین قۆناغی پێگەیشتنی تەواوی هونەریشی بە بەر گەیاند. بەرهەمی ڕامبراند زیاتر گرنگی بە تاریکی و ڕۆشنکاریی پڕ لە نهێنییەکانی و لە هەمان کاتدا پڕکرا و لە ئاماژەکان و ئاشکراکردنەکانی و بە دەربڕینێکی تر تاریکی شاردنەوەی ڕازەکان لە فەزای سەرانسەری تابلۆ کە بەهۆی کاریگەری تیشکدانەوەی ڕووناکی کەم یان گۆشەی پەنجەرەی خۆگرتوو بە ئاشکراکردنی دەدرێت و شتە شاراوەکانی دەروونی خۆیان هەندێک جار بە ئاماژەکانی دروشانەوەی کانزاو خشڵ و زێڕ و زیو یان تیشکی بیلبیلەی چاو هەندێ جار بە ڕوونی ڕوخساری چین و چرچ و هەیکەلی گەورە و خۆرکەوتوو یان درەوشانەوەی فریشتەکان بە دەوری حەزرەتی مەسیح ئاشکرا دەکات وەک چەند نمونەیەک لە بەرهەمی جیاجیاکانی ڕامبراند بە ناونەهێنانی وێنەکانی لە خوارەوە دەکۆڵینەوە خێزانی پیرۆز گەشتیارانی ئیمایوس قەدیسی مەتی، گرافیک تێزابی، مەسیح لە حاڵەتی وتاردان، ژمارەیەک ڕوخساری تاکەکەسی و وێنەکێشراو لە حاڵەت و شێوازی جیاجیا، ڕوخساری گەنجێک دەست بە گۆتانەوە، ئەسپسواری پۆڵۆنی، کوێرکردنی شەمشون، حەکیمێک لە حاڵەتی بیرکردنەوە و لاشەی مانگا، لە شاری دلفەت و وێنەکێشی گەورە بە ناوی جان ڤێرمەر، کۆچکردنی هەزار و شەش سەد و حەفتا و پێنج بە پێچەوانەی ڕامبراند بە ڕوونی وێنەکردنی و درەوشانەوەی سەدەفی بێگەردی ڕەنگ، ڕووناککردنەوەی خۆرئاسا بە قوڵایی واقیعیەتی بینراو، ناوەڕۆکی خوو و عادەت، یان. کۆڕ و کۆبوونەوەی کارەکانی ئاسایی ڕۆژانە و کاروباری خێزانی بە بەرجەستەی نەرم و ڕەفتاری پەیوەندی دۆستانە دەردەهێنا. ژنی شیرفرۆش، ژنی گەنجی گۆزەبەدەست، نامە، ژنی تۆرچنین، دورنمای شاری دلفەت. لە سەتاسەری سەدەی حەڤدەهەمدا هاوکات لەگەڵ وێنەکێشانی ناوبراو ئەو هونەرمەندانەی کە تابلۆکانی وێنەی کەل و پەل دروست دەکەن بەرە شارەزایی تەواو پێکهاتەی سامان بەدەستهاتوو تەو ئاوێتە بەڕەنگی ناسک و دڵگیریان بەدیهێناوە لەلایەک دیمەن سازان لە ماڵ و شار و دەریای گوند لەلایەکی تر قوتابخانەی میلی وێنەکێشانی هۆڵندیان دامەزران ئەو قوتابخانەیە ناوخۆیی بوو دیاریکراو بوو بەسێ تایبەتمەندی دیمەنسازی پیشاندانی و دەکاریەکانی ڕنگ و ڕووناکی بەخشینی بەرجەستەیی بە مەدانەکان و کاروباری ئاسایی ژیان بە هەنگاوی پەیوەندی دۆستانە و گوندنشینی کە ناونیشانی وێنەکێشی مەیدانەکانی دۆستانە یان وێنەکێشانی مەیدانەکانی کاری ڕۆژانەی پێ بەخشیبوو. بەشی حەڤدەهەم، کلاسیکی نوێ کلاسیکی نوێ دەبێت وەک بزووتنەوەیەکی هونەری داڕێژراو لەسەر پەسەندی هۆشیارانە دابنرێت، کە لە نیوەی دووهەمی سەدەی هەژدەهەم لە لایەک وەک کاردەوانەوەیەکی بێزاری دژی دەمارگیری و زادەڕۆیی پیشاندانی هونەری دواوکەوتووی بارۆک هەروەک ئەوەی کە شێوەی سادە و جوانکاری زیاد لە ئەندازەی ڕۆکۆکۆ و لایەکی تر وەک ڕووداوێکی دڵگیر و ئارەزوومەند بەرامبەر بە مۆرکی بە زۆری و کەش و هەوای مامناوەند و ئارام بەخش هونەری دێرینی یۆنان و ڕۆم گەشەی کرد و برەوی پێدا کرد. لە نزیکەی هەزار و حەوت سەد و شەست بەدواوە بەهۆی کاریگەری بڵاوبوونەوەی بیری رامیاریی کۆمەڵایەتی و بیری باوەڕی ئەخلاقی و نوێخوازی کە لە لایەک رێگەی بۆ شۆڕشی گەورەی فەرەنسا کردەوە و لە لایەکی تریش ئەو کۆمەڵگە ئەشرافی و دینیەی کە پشتیوانیی لە خۆبەگەورەدانان و شکۆمەندی بارۆک و خۆڕازاندنەوەی رۆکۆکۆ دەکرد مەحکووم بە لەناوچوونی دانرا. زەوقی گشتی لە هونەری بەبرەوی کات لەسەر بەفیڕۆبردن و گەڕانەوەی هونەری کلاسیکی جارێکی تر گرتە باوەش و قبوڵیان کرد. توێژینەوەی بەدەستهاتوو لە هیرکولانیۆم، هەزار و حەوت سەد و سی و هەشت ی زایینی، پەمپی، هەزار و حەوت سەد و چل و هەشت و مەیدانی گشتی ڕۆم و پەرستگاکانی پشکنراوی یۆنانی لە پستوم، شاری دێرینی سەر کەناری باشووری ئیتاڵیا، بیرکردنەوەکان لە نیوەی دووهەمی سەدەی هەژدەهەم گرنگی بە ڕێکخستنی و گونجاندن و ڕوونکردنەوەی توێژینەوەکان و پنەو پشکنینەکان دەربارەی هەموو شارستانەکانی دێرین لە بەرگێکی گرانبەها و لەگەڵ وێنەی شارستانەتێکی دێرین لە بەرگێکی گرانبەها و لەگەڵ وێنەی بەرز چاپ کرابوو پێشوازیکی گەرمی لێکرابوو لەوانە بەڵگەنامەی دێرینی میسر و ئەتوریا و یۆناان و ڕۆم سەرزەمینی گوڵ بەرهەمی کنکلیوسی فەڕەنسی 1567 و گۆیەکی تری شاری ڕۆم 1950 نووسراوی پیرانزی و پاشماوی تری دێرینی ئەسینا 1962 جێگیرکردنی کۆڵەکەکانی ئەو قوتابخانەیە مانگرسی ئەڵمانی پێکەتاش و وێنەکێش دەربارەی لە درس و مەدرید بە شێوەی بارۆک کۆچکردنی 1970 بوو کە لە پلەی پێش دەرکەوتنی زاڵبوون و جێبەجێکاری ڕۆمیەکان کردە ناوەندی فەرمەندی خۆی و کارگەی وێنەکێشانیان کردە ناوەندێک بۆ ڕاکێشانی سەرنجی هونەرمەندانی ئەوروپا هەتا ئەمەریکاش لەو هونەرمەندانەی کە ڕوویان کردە ئەو لە هەموو شوێنێکدا بڵاوی بکەنەوە لە ناوی چەند کەسێکی دیاری وەک بنجامین ویس لە ئەمریکا گاڤین هامیلتۆن و برایانی ئادم و جیمزبری لە بەڕیتانیا ئەنجلی کاکوفن دوکتنی لە فەڕەنسا بهێنن گرنگی مێکسن لە دەمازراندنی تاوخانەی کلاسیکی نوێدا ئەوە بوو کە یاسا و ڕێسای کۆمەڵگای لەسەر پایەی بنەماکانی نەخشەسازی و جێگیرکردنی و گونجاندنەکانی پێکهاتەی هونەری و تایبەتمەندییەکانی هونەری بە شکۆی ڕەفائیل و کۆرجوتیسن هەروەها چەندین نموونەی هەڵبژێردراوی پەیکەرسازی یۆنان وەک ئاپۆلۆی بلیودەر گوێ مەدیجی نایوبی کچی تانتالوس ئەفسانەی یۆنانی دێرین و گرووپی پەیکەری لاوسوکون کۆکردنەوە و ڕێکخستنی ڕەسەنایەتی هونەری لە پێڕەوکردنی بێسێ و دوو لە بنەما و ئامانجەکان و تایبەتمەندی خوڵقاندنی تەواوی هونەری کلاسیکی بۆ شکۆمەندکردنی سادەیی ئارام بەخش و بەشکۆ و بەرز داندرا بەڵام هەمان بە قورسگرتن و خۆبەستنەوەی هونەری پێڕەوکردنی لە بنەما و هاوسەنگی و جێبەجێکردنی قوتابخانەی کلاسیکی نوێ یان بوژانەوەی هونەریی ڕەسەنی یۆنان و ڕۆمی و کەونارا، ڕێگەی لە تاکەکەسێتی و نێخوازیی هونەرمەندان، بەتایبەت لە پەیکەرسازی بەست و زەمینەیەکی بۆ ناسروشتی و قوتابخانەی ئەکادیمی شێوە کلاسیکی نوێ ئامادە کرد. بەو هۆیەوە دەبین بەرهەمی خود مێگز لە پەیکەرسازی لە هەمان سەرەتای سەرهەڵدانی بەرهەمی بڕیاردراو و بێگانەیی وەک پاراناسوس لە ڤێللای ئەلبانی ڕۆم هەزار و حەد سەد و شەست و یەک بووە. ئاسانە کە لە ناو پەیکەرەکانیدا باشترین هاوڕێی پێڕەوانی ئەو وەک گەین هاملیتۆن و ژورزێف ماری وەیش شتێکی باشتر لەوە بەدی نەهات کاریگەری ئاوێتەبوونی بیناسازی کلاسیکی نوێی فەڕەنسا و ئیتاڵیا کۆی بینای سەن بتروز بورگ یان بەدی هێنا لە ئەمریکا ڕاوێژی کلیریس و بیناساز و وێنەکێشی فەڕەنسی کۆچکردنی 1920 بفرسۆنی سەرکۆماری کاتی وای لێکرد بینای کاپیتول شوێنی کۆنگرەی ئەمریکا لە واشنتۆن دروست بکات کە کۆمەڵێکە لە ڕەگەزی ئەسلی بیناسازی کلاسیک لە ئەڵمانیا سەرهەڵدانی نوێ بینای مۆزەخانەی ئاڵتسی تیا دروست کرا. بزوتنەوەی هونەریی کلاسیکی نوێ لە فەڕەنسا نیشانەیی کاردانەوە بوو لە دژی شێوازەکانی ڕۆکۆکۆ و لە حەسرەت لەناوبردنی داخوازیی شێوە شکۆمەندی قۆناغی لویسی چواردەهەم و کلاسیکگەرایی بە نرخی بوسن وێنەکێشی گەورەی فەڕەنسا لە سەدەی حەڤدەهەم. ئەو لایەنەی بزوتنەوەکە بەرزترین شکۆمەندی خۆی لە بەرهەمی گەورە دەیڤد، بەرجەستەترین وێنەکێشی فەڕەنسا لە سەرەتاکانی سەدەی نۆزدەهەمدا، کۆچکردنی هەزار و هەشت سەد و بیست و پێنج دا دەبێت کە هاوکات لەگەڵ وێنەکێشانی بەناوبانگی تری وەک ئەنگر کۆچکردنی هەزار و هەشت سەد و شەست و حەوت و رینۆس کۆچکردنی هەزار و هەشت سەد و بیست و نۆ وێنەکێشی کلاسیکی نوێی فەڕەنسا گەیشتە لوتکەی ڕەسمیەت و باوەڕپێکراوی بەڵام ناوی گەورەتر کە باوەڕی بۆ پێکەسازی کلاسیکی نوێ گەڕاندەوە ئەنتۆنیۆ کانۆڤای ئیتاڵیە کۆچکردنی، هەزار و هەشت سەد و بیست و دوو، کە لە پێڕەوی لە دەقەکانی هونەریی کلاسیک و ڕەچاوکردنە ڕەسمیەت و ئامانجی تەواو لە کاری خۆی لە هیچ لایەکەوە کورتی نەکرد لەگەڵ ئەو حاڵەتە بەرهەمی بەدیهێنا کە نەیتوانی لەسەر زەنشتی کاری ناسروشتی و ئازادیخوازیی ڕۆمانتیک واقیعگەرایی لە چارەکی یەکەمی سەدەی نۆزدەهەمدا کلاسێکی نوێ لە چوارچێوەیەکی وشک و یاسا و ڕێسای کەنارکەوت و چەقبەستوویدا مایەوە لە پەیڕەوی موبەموو لە جێگیرکردنی ڕەسمی بە شیوەی مامۆستایانی گەورەی قۆناخی ڕێنسانس پێشکەوتوو بەپێی ئەوە بەرهەمی کلاسیکی یۆنان و ڕۆمی دێرین جەختکردنەوە و پێداگیری و سەپاندنی ڕای هونەرییان گەیاندە ئاستێک کە زۆر لە وێنەکێشانی گەنج و تازە فێربووانی زانستی کلاسیکی نوێیان بە سوککردن و گاڵتەجاڕیی قوتابخانەی ئەکادیمی دەخوێندرانەوە و بەکاردانەوەی لە دژیان درووشمی تاکڕەوی و ئازادیخوازی و بونیادی شێوە هونەری خۆیان جێگیر کرد و لە دوای ماوەیەک بە ئازادیخوازان دەخوێنرانەوە. بەو جۆرە پێش ئەوەی قۆناغی قوتابخانەی کلاسیکی نوێ لە نزیکەی ساڵی هەزار و هەشت سەد و سی دا بگاتە کۆتایی ژمارەیەک لە هونەرمەندانی گەنج لە پێشوازیکردنی فێربوون و یاساکانی پێشکەوتوان یان ڕاهێنری خاوەن نفوزی ئەو قوتابخانەیە وەک مینگس و کاتەرمەدوکسکی یان ئانگەر و دەیڤد دەرکەوتنی ئازادیخوازانە ڕەوتی تاکەکەسییان گروپێکی تازەیان لە پێش دەگرت کە لە قۆناغی یەکەمدا بە پێگەنانی دوو وشەی ڕۆمانتیک و واقعگەرایی بە تایبەت تێکڕای هونەرەکانی نوێی و پێکەتاشی دەستی پێکرا لە قۆناغی دواییدا زەمینە بۆ دەرکەوتنی شێوەی ئیمپریسیۆنیزم مختامخانەیەکی تری هوەری نیوەی دووی سەرەی نۆزدەهەم ئامادەکرا یەکەمین ئازادیخوازیان تاکڕەو کە لە سنووری هەر قوتابخانە و شێوەی دەرەوە جێگیر بوو فرانسیس گۆیا وێنەکێشی ئیسپانی بوو، کۆچکردنی، هەزار و هەشت سەد و بیست و هەشت، کە لەلایەک لە سوننەتی کلاسیکی سەدەی هەژدەهەم پەروەردە بووە و لە پلەی وێنەکێشی دەربارەی پاشای ئیسپانیا هەڵبژێدرابوو، لەلایەکی ترەوە لەگەڵ جۆرێکی واقیعگەرای ئاوێتە بە ئەندێشەی ئازاد و دەربڕینتاڵ و توانجئامێز بەرهەمی پڕ جۆش و خرۆشی خۆی بەدیهێنا و لە ڕاستیدا ئەوانە تایبەتمەندییەک بوون کە ڕێی بۆ هەردوو قوتابخانەی ڕۆمانتیک و واقیعیگەری کردەوە گۆیا لە وێنەکێشی خۆیدا بە ڕوانگەیەکی توند و پڕۆپاگەندەی کابوس ئاسای ستەمگەر و زۆرداران و خوو عادەتی ناشرین و سووکی خەڵکی ئەو ڕۆژگارەیان بەبای ڕەخنە و گەڵتەجاڕی وەردەگرت و لەگەڵ هاودەردی دۆستانی پشتگیری لە ستەملێکراو و پێهێنەیان دەکرد. یەکێک لە تابلۆ هاوچەرخەکانی فرانسیس گۆیا لەلایەن ڕەنگئامێزی و داهێنان لە پێکهاتەی هونەری و ناوەڕۆکدا لە سێدارەدانی مادیسینیلوس یان سێیەمی مانگی ماییسی 1918 لە ڕووداوە ناخۆشەکانی ئیسپانیا لەسەر دەستی سەربازانی ناپلیۆن و ژمارەیەکی زۆری تری گرافیکی بە سێبەری وێنە چاپکراوی سایەدار بەهۆی کاریگەری تێزاو لەسەر تابلۆی کانزایی لە دوای گۆیا لە دوای گۆیا نۆری هونۆر دومیە دێت کە کۆچکردنی 1970 کە ئەمیش لە هوەری خۆیدا سنوورەکانی شێوە ڕەسمی و فێربوونی قوتابخانەی ئەکادیمیی فەرامۆش کرد و بە هۆی هونەری هەڵبژێدراوی خۆی واتا چاپی سەربەرد، هەڵکۆڵینی وێنە لە سەر تابلۆی بەرد بۆ چاپکردنی گرافیک، ژمارەیەکی زۆری کارەکتەری کۆمەڵایەتی و ڕامیاری بۆ چاپکردن لە گۆڤاری ڕۆژنامەکاندا دروست کرد. دوو دانە لەوانە دووەمیان خستە زیندانەوە. ئەو کارەکتەرانە بوون کە لویی فلیپ پاشای فەڕەنسا لە 1830 تا 1848 دا کێشابوونی یەکجار لە شێوەی دێوی داسانێک کە لە کاتی قوتدانی مرۆڤێکدایە جارێکی تر بە شێوەی مەکینەی ڕامیاری دێو ئاسای کە لە یەک سەرەوە بەرتلیغۆری هاتووە و لە سەرێکی تریشەوە فەرمانی پێدانی مۆڵەت و ئیمزا و داخوازیی ئەنجامدانی کارێک دەچێتە دەرەوە دومیە بەهۆی مۆرکی ڕامیاری و ڕەخنە واقعبینەکانیشی لە چینیەکانی سەرەوەی کۆمەڵگا و گرافیکی چاپی سەربەرز لە کردەوەی ئەحواڵی قازیەکان و پزیشکەکان زیاتر وێنەکێشانی واقعگەر و بەهۆی ناخۆشی و هاودەردی لەگەڵ چینە ژێردەستەکاندا گرافیکی سێبەر لێدراوی وەک ڤارگۆنی شەمەندەفەری پلەسێیەم بە وێنەکێشانی ژنێکی لاواز بێڕەنگی دلشۆر لە وێنەکێشانی قوتابخانەی ڕۆمانتیک دادەنرێت ئەم ئازادی خوازانە بە پێکاتەکی سادە و گەورە بەخش و شێوەکانی خواروخێج وێنەیان دەکێشا کە بە تەواوی وەک ئەمڕۆ دێتە بەرچاو ئەو لەگەڵ هێڵەکاندا بیرۆکەی شێوە و جستەی دەکرد دومیە زیاتر لە 400 هزار بەرهەمی خۆی لە ڕووی مۆدێلی زیندوی کە هەمیشە کە هەمیشە بە وەرگرتن لە مایە یادەوەرییەکانی بەدیهێهێنا. لە ئازادیخوازەکانی تری شێوەی یەکەمی سەدەی نۆزدەهەم کە ناونیشانی لە بیر و هۆشدا ماوەتەوە، فرانسوا میلە، کۆچکردنی هەزار و هەشت سەد و حەفتا و پێنج، و کامیل کۆرنۆ، کۆچکردنی هەزار و هەشت سەد و حەفتا و پێنج، بوون کە مەیلی دوو قوتابخانەی ڕۆمانتیق و واقیعگەری بە باشی لە بەرهەمەکانیدا دیارە. مینا لە تابلۆکانی خۆیدا تەنیا ژیانی جوتیارانی بە حاڵەتێکی شاعیرانە و خەماوی و زیاتر بە ڕەنگ و هێڵی زۆر کاڵ و تۆخ پێناسە دەکرد لەوانە تۆ وەشاندن داشکاندن لە زستاندا قۆکردنەوەی هێش و کۆڕۆ کە هەم بە شێوەی کلاسی هەم ئیتاڵی وێنەی دەکێشا و هەم بەشێی وەقعگەری زانستی و هەتا وێنەگرتن لە تابلۆکانی خۆیدا وەک سەمای فریشتەکان پردی ناڕنی و دیمەنی زۆری سروشتی، هەندێجار پێکهاتوو لە هەیکەلی بچووک، ژنێکی دوورکەوتوو لەناو درەختەکاندا بە ڕەنگی گونجاو و شێوەی مانگ بەکاردەبەر. حاڵەتێکی شاعیرانە و سروشتگەرایی بە بەرهەمەکانی خۆی دەبەخشی کە بەهای تایبەتی هەیە. لەگەڵ ئەوەی تێپەڕی ئاسایی دیارە کە کۆرۆ لە یەک لاوە لە قوتابخانەی ڕۆمانتیکدا ڕیزبەندی دەکرێ و لە لایەکی تریشەوە لە ڕیزی وێنەکێشانی قوتابخانی باڕبیزون ئامادە دەبێت واتە ئەو گروپە لە وێنەکێشان تەنیا بۆ سروش بڕیاریان نەکردووەتەوە و بێجگە لە دیمەنی سروشتی ناوەڕۆکێکیان بۆ هوەری خۆیان بە شایستە زانیوە قوتابخانەی باس بیزون ناوێکە کە بە سەرهەڵدانێکی تایبەتی گروپێک لە وێنەکێشان بەرابەری کۆرۆ تیدۆرسۆ کۆچکردنی هەزار و هەشت سەد و حەفتا و شەش دراوە لەبەر ئەوەی ئەوان لە نزیکەی هەزار و هەشت سەد و چل بەدواوە وردە وردە لە گوندی باربیزون کە کەوتۆتە کەناری دارستانی فۆنتنبلو کۆبوونەوە هەتا بە هەستی دۆستایەتی سروشت و دوورکەوتنەوە لە شار بە ئیلهاموەرگرتنی ڕاستەخۆ لە سروشت دیمەنسازیان بەبێ پەیڕەوی لە یاسا و ڕێسای شێوە کلاسیک و کلاسیکی نێودوور لە هەنگاوەکان و بەدەستهێنانی وێنەکێشانی ڕێنساسی ئیتاڵی ئامانج و بابەتی سەرەکی خۆیان جێگیر دەکەن. ئەندامانی سەرەکیی ئەو دیمەنسازانە بریتی بوون لە دیاز، کە بە فڵچەی بەتوانای خۆی زیاتر دیمەنەکانی زریان و لافاوی دەهێنایە ناو تابلۆ، دوبینگی، کۆچکردنی هەزار و هەشت سەد و هەشتا و حەوت، کە تابلۆی دوورنمای لەگەڵ ڕووبار و پرد دەخستە پێش هەموو شتێک. ترۆیۆن کە وێنەکێشێکی ئارامبەخشی سرووشتی لەگەڵ گاوانەی ئەوەندە لە داوێنی ئەوەدا خۆش دەویست و ئیتر شارڵ ژاک و ژول دووپرا، کۆچکردنی هەزار و هەشت سەد و هەشتا و نۆ، کە هەر یەکەیان بە هەوڵی تاکەکەسی دیمەنسازییان دەکرد. میللەش لە هەزار و هەشت سەد و چل و نۆ پەیوەندیی بەو گرووپەوە کرد. ئەوەی کە لە بنەڕەتی ئیلهام بەخشی قوتابخانەی باربیزون بوو هونەری یەکێک لە وێنەکێشانی بڕیتانیای ئەو سەردەمە بوو بە تایبەت کۆنستاپێل کۆچکردنی 1837 و بۆینگتۆن 1802 تا 1828 کە دروستکردنی دیمەنی کردە بنەمای کارەکانی خۆی و ئیتر شێوەی وێنەکێشانی ئاسایی لە ناو وێنەکێشانی هۆڵەندی سەدەی حەڤدەمدا کە خۆی یاسا و ڕێسای دیمەنسازی بنیات ناوە و بۆ بەڕیتانیاش بڵاویان کردبۆوە.